لە پاژەوەی کاپتا وتەکانی خۆی تەواو کرد دەستی خۆی خستە سەر سنگی و دیار بوو چاوەڕوانی ستایشکردنی من بوو وتم کاپتا بم پێەیە من ئێستا بڕێگەنمی زۆرم لە کۆگاکانی خۆمدا هەیە کاپتا وتی بەڵێ تۆ ئەمڕۆ یەکێکی لە گەورەترین خاوەن گەنمەکانی میسر وتم کاپتا ئێستا کاتی تۆکردنی گەنمە وتی بەڵێ و لە بەرەوەش گەنم بازاری باشە وتم تۆ ئەبێ بە زووی بچی تەلای ئەو وەرزێرانەی کە لە زەویەکانی پێشووی ئاموندا کشت و کاڵەکەن و گەنمەکەی من بەسەر ئەوانەدا دابش بکەی کە پێویستیان بە تۆوە چونکە ئەوان گەنمیان نییە تۆی بکەن و گەنمەکەی خۆیان تووشی نەخۆشی بووە و من خۆم بینیم کە گەنمەکانیان پەڵەی سووری وەکو خوێنی پێوە بوو. کاک تاوتی گەورەم تۆ بیری خۆت بەم پیلانە زیان بەخشانە ماندوو مەکە و بهێڵە من لە جیاتی تۆ بیر بکەمەوە و بڕیار بدەم کە لە سەتای دەستپێکردنی کاری تۆوکردن و چاندن ئەو جوتیارانەی لە زەویەکانی ئاموندان خاوەن ئەمبارەکانی ئێمە تا هەڵگرتنەوەی خەرمان دانەوێڵە بۆ چاندن و هەروەها بۆ خواردنی خۆشیان بە قەرز بدەنە وەرزێرەکان و ئێستا بڕیارە خاوەن کۆگاکان لە جیاتی هەر پێوانەیەکی گەنم لە کاتی خەرماندا دوو پێوانە لە جوتیاران بسەنەوە و لە برەوەی جوتیارەکان توانای دانەوەی قەرزەکانیان نەبوو قەرز دەرەکان مەڕووماڵاتی ئەوانیان داگیرە کرد و ئەو داماوانە کە چیتر ماڵاتیان نەمابوو لە کارکردنە کەوتن بەڵام ئەمڕۆ گەنم ئەوەندە گرانە کە ئەگەر تۆ لە کاتی خەرمان لە جیاتی ئەو گەنمەی کە بە قەرز داوتە بە جووتیارەکان دەست بە سەر مەڕ و ماڵاتەکانیاندا بگری هێشتا هەر قازانجێکی وەها ناکەیت و ئەگەر گەنمەکە لە بازاڕ بفرۆشیتەوە قازانجەکەت لەوە زیاترە بێ کە چوار پێیەکان لە جووتیارەکان بسەنی سەرەڕای ئەمەش قەرزدان بە وەرزێر بۆ چاندنی زەوی لە ڕووی بازرگانیەوە هەڵەیە چونکە پیشەکەی ئێمە وا ئەخوازێ کە ئەمساڵ بەشێک لە زەویەکان نەچێندرێ بۆ ئەوەی نرخی گەنم بەرز بێتەوە، بۆیە ئێمە نابێ گەنم بدەینە جووتیاران کە لە تۆوکردندا سەرفی بکەن و لە زەوییا بیچێنن، چونکە یەکەم ئەوان ناتوانن لە کاتی خەرماندا قەرزەکەمان بدەنەوە و ئێمە ئەبێ مەڕەکانیان لێ بسێنین و ئەمە بە قازانجی ئێمە نییە و دووەم ئەوەیە کە لە ڕووی ژیرییەوە ئەگەر زەوی نەچێندرێ باشترە و نرخی گەنم بەرزەبێتەوە. سێیەمیش ئەوەیە کە خاوەن کۆگاکانی تر لێمان ئەڕەنجێن کە بۆچی قەرزە دەینە جوتیاران لە وەڵامی کاپتا داوتم ئەوەی پێتیڵێم وابکە و گەنمەکەی من بەسەر ئەوانەی کە گەنم ئەچێنن دابش بکە و پێیان بڵێ کە ئەم گەنمە بە ناوی ئەخ ناتون و خویەکەی ئەو ئاتون ئەدەم بە ئێوە چونکە من فیرعونم خۆشەوێت و هەر بۆیش ڕێزی لێگرم من جوتیارانم بینیوە کە ئێسکی لەشیان چۆن وەکو ئەو بەندانەی کە لە کانگە کارەکەن دەرپەڕیوە من بینیومە کە سنگی ژنە جووتیارەکان وەکوو مەشکەیەکی وشک و بێ ئاو شۆڕ بووە و نانەتوانی شیر بدەنە مناڵەکانیان و ئەمدی کە مناڵە گەورەکانیان برسین و چاویان بەهۆی برسێتی بە قوڵا چوو بوو بۆیە تۆ ئەبێ گەنمەکەی من بدەی بە ئەوان و پێیان ڕابگەێنی کە فیرعون و خویەکەی ئەو ئاتون ئەم گەنمە بە قەرزەدەن بە ئێوە کە سوودی لێوەربگرن و لە زەویەکانتاندا بیچێنن و من حەز ناکەم کە ئەم گەنمە بە خۆڕایی بدرێ بە ئەوان چونکە تاقی کراوەتەوە کە کاتێ خەڵکی شتێکیان بە خۆڕایی دەزەکەوێ قەدری نازان و لەبەر ئەوەشە کە جوتیارە میسرێکان نەیانتوانی سود لە زەوی و مەڕ و ماڵاتی ئامون وەربگرن کە فیرعەون بە خۆڕایی دای پێیان لە کاتێکدا کە ئەگەر فیرعەون ئەم زەویانەی بە نرخێکی گونجاو پێیان بفرۆشتایە و پارەکەی بەش بەش لێ بسەندنایە ئەوان ناچارەبوون کەڵکی لێوەربگرن و واز لە تەمەڵی بهێنن هەروەها ئەو قەرزەی کە ئەیان دەیتێ ئەبێ بە بێ قازانج بێت و پێیان بڵێ کە لە جیاتی هەر پێوانەیەک گەنم لە کاتی خەرماندا هەر ئەو بڕە گەنمەمان بدەنەوە کە وەریان گرتووە و چاودێریان بکا کە گەنمەکە لە زەویدا بەکار بهێنن. کاتێک کە کاپتام وتەی بیست، نەڕاندی و یەخەی دادڕی وتی گەورەی من، دیسان تۆ هاتیەوە و منت گرفتاری بەدبەختی کرد. چۆن من ئەتوانم لە بری هەر پێوانە گەنمێک کە ئەیدەمە ئەوان تەنها یەک پێوانە وەربگرمەوە؟ ئەگەر لە جیاتی هەر پێوانەیەک تەنها یەک پێوانە وەربگرمەوە، ئەی من دزی لە کێ بکەم چونکە ئەوسا ناتوانم دزی لە داراییەکەی تۆ بکەم و ئەبێ لە ماڵی خەڵکی تر بدزمەوە من ناتوانم بە ناوی فرعون و خویەکەی ئەو ئاتون گەنم ببەخشمەوە چونکە من نەفرەتم لێکات و من لە ترسی فیرعون و فەرمانبەرانی ناتوانم ئەم قسەیە بە ئاشکرا بکەم و لەبەر ئەوەی کە ئێرە بێگانەی لێ نییە ئەم قسەیەکەم و ئەڵێم ئامون خوای پێشوو زۆر بەهێزە و کاهینەکانی ئەو ئەگەرچی بەڕواڵەت هێزیان نییە بەڵام ئێستا نەفرەتیان لە هەموو جوتیاران و زەویەکانی ئاتون کردووە و لەبەر ئەوەیە کەوەرزێرانی ئاتون برسین و گەنمی خراپ لە زەوییەکانیان وەبەر دێ. لەو کاتەدا کە کاپتا قسەیە کرد من بەهۆی گەرماوە قژە دەستکردەکەم لەسرم کردەوە و کاپتا کە چاوی بەسرە کەچەڵەکەی من کەوت وتی ئاه گەورەکەم ئایا سەری تۆش ڕوتایەوە ئایا حەزەکەی دەرمانێکت بدەمێ کە مووسرت بڕوێنێتەوە و قژت لە ڕابردوو جوانتر بێتەوە ئەم دەرمانە یەکێکە لە باشترین ئەو دەرمانانەی کە لە میسر دروزەکرێ و تا ئێستا پزیشکەکانی خانی ژیان پێیان نەزانیوە و هەر کەسێ بەکاری هێنابێ دەرەنجامێکی باشی لێ دەستکەوتووە و ستایشی منی کردووە و تەنها یەک کەس گلەی هەبووتی بەهۆی بەکارهێنانی ئەم دەرمانە قژی سرم ڕووتاوەتەوە و وەکو خوری ئاژەڵانی لێهاتووە و وەک قژی ڕەش پێستەکان درێژە کاپتا لەبەرەوە باسەکەیە گۆڕی کە من بڕیارەکەی خۆم لەبیر بکەم بەڵام من تێمگەیان کە من سوورم لەسەر بڕیارەکەی خۆم و گەنمەکەم ئەبێ ببەخشرێتەوە کاپتا کە زانی گاڵتە ناکەم وتی گەورەکەی من ئایا سەگی هار گازی لێگرتووی یان دوو پشک پێوەی داوی کەەوە هاشێت بوویتە ئەم بڕیارەی کە تۆ داوتە ئێمە تێگەشکێنێ و دیسانە و ئەبێ بۆ پەیاکردنی کەرتە نانێ زەحمەت بکێشین منیش وەکو تۆ لە بینینی جوتیارە لە ڕوولاوازەکان کە ئێسکەکانیان لە ژێر پێستیانەوە بەرز بۆ تۆ ناڕەحە دەبم بەڵام من بۆ شوێنێ ناڕۆم کە ئەم جۆرە کەسانە ببینم و ئەگەر لە جێگایەک بیان بینم ڕووم هەڵە سوڕێنم چونکە مرۆڤ تەنها ئەو شتانە کاری تێکە کە ئەیان بینێ و ئەگەر چاوی بە شتێکی دڵتەزێن نەکەوێت گرفتاری پەژارە نابێت و یەکێک لەو شتانی کە بووە هۆی پەژارەی من ئەوەیە کە تۆ ئەڵێی ئەبێ بڕۆی و گەنمەکەم ببەخشیەوە ئەمە کارێکە مرۆڤ ماندووەکە چونکە چێڵگەکانی میسر لە کەناری نیلدایە و جێگایەکی زەلکاویە و قاچم لە قڕدا چەقێتوەکەوم یان لە یەکێک لە جۆگا گەورەکانی ئاودێری داخنکەم چونکە من ئەمڕۆ گەنج نیم کە بتوانم خۆم بۆ ماندوێتیەکی ڕابردوو بگرم وتم کاپتە تۆ لە ڕابردوودا زۆر درۆ دەکرد و من وامەزانی کە ئێستا لەبەرەوەی زەنگین بوویتە وازت لە درۆکردن هێناوە کەچی ئەبینم وەکو ڕابردوو درۆزنی تۆ ئەمڕۆ لە ڕابردوو گەنجتر دێتە بەرچاو چونکە زوو دەست و پێت ئەلەرزی و ئێستا دەستت نالەرزێ و ئەو سا چاوت سوورە بۆ ئێستا سوور نابێت مەگەر شەرا بنۆشیتەوە و من لەبەرەوەی کە پزیشکێکم ئەم سەفرەت بە زەرەروی ئەزانم چونکە تۆ زۆر قەڵەو بوویتە و قەڵەوی زۆر پاڵە پەستۆ خاتە سەر دڵت و هەناسە بڕکێت پێخە بەڵام بەهۆی ڕێپێوان چوری لەشت دابەزێت وەکو ئێمە ئەتوانی بە گورج و گۆڵی بەڕێدا بڕۆیت ئایا لە بیرت ماوە کاتێک کە لە شەقامەکانی بابلدا ڕێڕەویمانەکرد تۆ چەندە چالاک بوویت ئایا لاتە کاتێک کە لە کێوەکانی لوبناندا سەفەرمانەکرد بە چ خێراییەکە و لە شاخەکاندا سەرەکەوتی، من ئەگەر پزیشکی تایبەتی فیرعەون نەبوومایە لەگەڵ تۆدا سەفەرم ئەکرد و سەردانی وەرزێرانم ئەکرد و گەنمەکەم ئەدا پێیان، بەڵام لەبەرئەوەی پزیشکی تایبەتی فیرعەونم و لەوانەیە هەموو ڕۆژێ کاری پێم بێت ناتوانم لە تەبەس بڕۆم. هەرچۆنێ بوو کاپتا ڕازی بوو کە بەپێی فەرمانی من کار بکات و ئەو دەم ئێمە تا ماوەیەک لە شەو و ڕابورد هەر نۆشیمانەوە و کاپتا یادەوەری ڕابردووی ئەگێڕایە و هەندێ جار من و مەریتی ئەهێنایە پێکەنین و مەریت سنگی خۆی ئاوەڵا کردبوو بۆ ئەوەی من بتوانم دەستم بخەمە سەر سنگی و کاتێک کە کاپتا ماندوو بویستی بۆ نووسن بڕوە مەریت بە منی وت ناهێڵم بۆ نووسن بگەڕێتەوە مەریت لەگەڵ مندا گۆزەی نەشکاند بوو واتە نەببووە ژنی یاسای من و بەڵام لەو شەوەدا بەرامبەر بە من ئەوەندە خۆشەویستی نوان کە لەو باوەڕدام ئەگەر ژنێک گۆزەشی لەگەڵمدا بشکاندایە ئەوەندە میهرەبانی خۆی بۆ من دەرنەئەبڕی لەو شەوەدا کاتێک کە لێم پرسی مەریت ئایا تۆ ئامادەی کە لەگەڵ مندا گۆزە بشکێنی وەڵامی دایەوە سینۆ هەمن شایستە یەکێکی وەکو تۆنیم کە پزیشکی فیرعونی چونکە من بە خزمەتکارێکی مەیخانە لە قەڵەمەدرێم و خوشکی تۆ واتە هاوسەری تۆ ئەبێ ژنێک بێ کە ئەویان لە مەیخانە لە کاتی خزمەتکردن و شەراب گێڕان بۆ پیاوان نەبینی بێ سبینەی ڕۆژی دواتر من ئەبواە بچوومایەتە لای دایکی فیرعون کە لە تەبەزدا خەڵکی زۆر لێترسان و بەر لەوەی بەرەو کۆشک بڕۆم گەڕامەوە بۆ کەشتی بۆ ئەوەی کراسێکی کەتان لەبەر بکەم و پاشان لەسەر کراسەکەەوە ملوانکەی زێڕ و خاچی ژیان بە ملمەوە بکەم لەو کاتێک کە خەرێکی جلگۆڕین بووم موتی هاتە ژورەو وتی گەورەم پیرۆز بێت ئەو ڕۆژەی کە تۆ بۆ تەبەس گەڕایتەوە بەڵام دوێنێ شەو تۆ وەکو هەموو پیاوەکان هەڵس و کەوتت کرد و لە جیاتی ئەوەی کە بۆ ماڵ بگەڕێیتەوە و لەو خواردنە بەلەزەتە بخۆی کە من بۆم لێ نابووی چوویتە مەیخانە و لەگەڵ ئەم ژنەدا کە مەبەستی مەرید بوو بەسەرت برد و من دوێنێ لە دوای ڕۆشتنی تۆ کارم بە بەندەکان کرد و ئەوانەی تەمەڵیانەکرد بە قامچی لێمدان بۆ ئەوەی ئەم خانووە زووتر خاوێن ببێتەوە و تۆ بتوانی شەو بگەڕێیتەوە بۆ ماڵ بەڵام نەهاتیەوە و من ئێستا هاتووم بە شوێنتدا و بەتەمام بتبەمە ماڵەوە تا لەو خواردنەی کە ئەم بەیانە بۆم لێناوی بخۆی و ئەگەر ناتانی لەم ژنە دوور بکەویتەوە باشتر وای ئەویش لەگەڵ خۆتدا بهێنی چونکە ئەگەر ئەم ژنە بۆ ماڵەوە بهێنی لەوە باشترە کە تۆ بۆ بینینی بچیتە مایخانە و لە ماڵەوە کە شوێنی حەسانەوە تا دوور بکەویتەوە من ئەمزانی موتی مەریتی لە لا جوانە و ئەو بە ژنێکی شایستەی هاوڕێتی ئەزانێ بەڵام وا ڕاهاتبوو کە بەم شێوەیە قسە بکات و نەیەتوانی شێوازی قسە کردنەکەی خۆی بگۆڕێ بۆیە یەکێکم ناردە مەیخانەکە بۆ ئەوەی بە مەریت بڵێ زوو بەڕێ بکەوێت و بەرەو ماڵی من بێت چونکە موتی میوانداریەکی بچوکی بەبۆنەی گەڕانەوەی من ساز کردووە. سواری کەژاوە بووم و بەرەو ماڵ گەڕامەوە و موتی لە تەنیشت کەژاوەکەی من بە پێ ئەهات و ئەیوت گەورەم من وامەزانی لە دوای ئەوەی کە تۆ لە شاری ئاسۆدا نیشتەجێ بوویت و جێگات کۆشکی فیرعەون بوو ئیتر پیاوێکی هێمن ئەبی بەڵام ئەبینم کە تۆ وەکو ڕابردوو خەریکی خۆشگوزەرانیت و ئەوەندە ژنانت خۆشەوێ کە لەگەڵ هاتنەوەتدا بۆ تەبەز یەکسەر ڕێگەی مەیخانەت گرتە بەر کە خۆت بگەیەنیتە ژنەکان. دوێنێ کە لە ئاسۆ گەڕایتەوە ڕوانیم چاوەکانت ئەدرەوشێتەوە و گۆناکانت بازنەیین بەڵام بەهۆی بەسەربردنی ئەم شەوت لەگەڵ ئەم ژنەدا گۆناکانت بەناوا چووە و چاوت ڕەش هەڵگەڕاوە و ئەم بابەتە دەریەخە کە تۆ بەرامبەر بە ژنان خاوەن حەزێکی دانەمرکاوەی چونکە پیاوێک کە لەگەڵ ژناندا بە شێوەی مامناوەندی کۆبێتەوە بە شەوێک ئەوەندە سیمای ناگۆڕێت بەڵام زۆربەی پیاوان بەم جۆرەن و حەزەکەن بەردەوام لەگەڵ ژناندا کات ببەنە سەر تا نزیک ماڵەوەم وتی هەروەها قسەیە کرد هەتاوکو من پێم وت ئەی ژن ئەوەی تۆ ئەیڵی لە گوێی مندا وەکو گیزە گیزی مێش وایە و وسکت بە موتی بێدەنگ بوو بەڵام من ئەم زانی کە خۆشحاڵە چونکە توانی بووی من بگەڕێنێتەوە بۆ ماڵ موتی و بەندەکان خانوەکەیان بە گوڵ ڕازاند بۆ و بۆ دوورخستنەوەی بەڵا لاشەی پشیلەیەکی مردووی فرێدایە بەردەم ماڵی هاوسێکەمانەوە و مناڵی بەکرێ گرتبوو کە کاتێک دێمە ژوورەوە بە دەنگی بەرز بڵێن پیرۆز بێت ئەو ڕۆژەی کە گەورەکەمان گەڕاوەتەوە موتی لەبەر ئەوە ئە مناڵانەی هێنابوو چونکە حەزیە کرد من ببمە خاوەن مناڵ و ئەیوت لە ماڵێکدا کە مناڵ نەبێت خۆشی نییە بەڵام ئەو بەمەرجێ حەزیە کرد مناڵم هەبێ کە هیچ ژنێک نەهێنمە ماڵەوە چونکە موتی نەیەتوانی تەحەمولی بوونی ژنێکی تر لە ماڵدا بکات و لەبەرەوەش کە ببێ ژن مناڵ نایەتە کایەوە نەمەتوانی ببمە خاوەن مناڵ و ئارەزووەکەی ئەو بهێنمە دی کاتێ مناڵەکان بە دەنگی بەرز و ئاهەنگێکی تایبەتیەوە چەند جارێ وتیان پیرۆز بێت ئەو ڕۆژەی کە گەورەکەمانەگەڕێتەوە من چەند حەڵقە مسێکم دا بە مناڵەکان و موتی چەند کولێرێکی بە هەنگوین شیرین کراوی بەسەر مناڵەکان دابەش کرد و ئەوان بە خۆشحالیەوە چوونە دەرەوە لە دوایی هاتنە ژوورەوە مەریتیش هاتە ژوورە و ڕوانیم خۆی بە گوڵ ڕازاندۆتەوە و بۆنی لە خۆی دابوو موتی خواردنێکی بەتامی لەو جۆرە خواردنانی کە تەنها لە تەبەس لێ ئەنرێ بۆ ئێمە ئامادە کردبوو کە هاوتای ئەو خواردنەم لە هیچ یەکێک لە وڵاتانی تردا نەخواردبوو من و مەرید دەستمان بە خواردنی چێشتەکە کرد و مەرید دوو جار بە میهرەبانیەوە ستایشی خواردنەکەی کرد بە جۆرێک کەم وتی زۆر دڵخۆش بوو بەڵام بۆ ئەوەی خۆشحاڵی خۆی بشارێتەوە چارەی بەیەکادا و وای نیشاندا کە ڕقی لە مەدحکردنەکەیە بێتەوە لە کاتی نان خواردن لەو ماڵەدا کە ماڵی من و پێشتر هی مزگەرێک بوو، لە تەنیشت مەریتەوە بە ڕادەیەک هەستم بە خۆشییە کرد کە بە کاتژمێرە ئاوییەکەم وت، ئەی کاتژمێری ئاوی، لە جووڵەی خۆت بوەستە، بۆ ئەوەی ئەم ساتانە هەر وەکوو خۆی بمێنێتەوە و لەناو نەچێ، چونکا زانم کە ئەگەر ئەم ساتانەم لە دەست بچێ، ئیدی هاوتای ئەوە نابینمەوە. نان خواردن لە ماڵی مندا بە هاوشانی مەریت ڕووداوێکی گرنگ نییە کە من زۆر لەبارەیەوە بدوێم، بەڵام لەبەر ئەوە ئەم بابەتەئەڵێم چونکە مرۆڤ بۆ پەیداکردنی بەختەوەری بەڕێکەوێت و ناوچەکانی جیانەخاتە ژێر پێیەوە و کاتێک کە دێتەوە ماڵ ئینجا تێگا کە ئەو بەختەوەریەی ئەو بە شوێنی داوێڵ بووە لە ماڵی خۆیدایە و ئەو بە خۆڕایی بۆ دۆزینەوەی بەختەوەری ئەسوڕایەوە. لە دوای نان خواردن ڕوانیم کۆمەڵێ لە هەژارەکانی گەڕەک و هەندێ لە نەخۆشەکانی پێشووی خۆم کە ئەوانیش لە ڕابردوودا دەست کورت بوون جلوبەرگی نوێیان لەبەر کرد و لە حەوشەکە کۆ بوونەوە و لەوە ئەچوو کە هەندێکیان دەوڵەمەند بوو بێتن یەکێک لەوان بە نوێنەرایەتی ئەوانی تر وتی سینۆهە تا ئەو کاتەی کە تۆ لەم گەڕەکەدا بوویت و بە خۆڕایی ئێمە چارەسەرکرد ئێمە قەدری تۆمان نەئەزانی، بەڵام لە دوای ئەوەی کە لێرە ڕۆیشتی زانیمان کە بوونی تۆ چەند بە کەڵک و سوودمەند بوو، ئێستا کە گەڕاویتەوە لە دیدارت خۆشحاڵین و ئەم ڕۆژەش بە پیرۆز دەزانین کە ڕۆژی گەڕانەوەی تۆیە. پاشان هەندێ دیاریان دا بە من و ئەگەرچی دیارییەکان کەم نرخ بوو، بەڵام لەبەر ئەوەی کە بە دڵپاکییەوە پێشکەشیان ئەکردم، منی خۆشحاڵ کرد و بۆم دەرکەوت کە هەندێ لە هەژارەکانی گەڕەکەکەمان لە ڕابردوو دەستکورتتر بوونە. چونکە خوای نوێی فیرعەون هەندێ گرفتی بۆ ئەوان دروست کردبوو کە کاری لە پیشە و کەسابەتەکان کردبوو یەکێ لە هەژارەکان دەفرێ کە پەک واتە درشتەی ئاردی دابێژرایی بۆم هێنابوو کە پەک خواردنی و کەسانێک کە توانای کڕینی گەنمیان نییە فەقیرێکی تر باڵندەیەکی بۆ هێنابووم کە بەبەرد ڕاوی کردبوو پیاوێکی تر چەند خورمایەکی وشکی لە بەردەمم دانا و گەنجێکی داماویش گوڵێکی دا پێم لە نێوان نەخۆشەکانی خۆم کاتبێکی بەتەمەنم بینی کە لە ڕابردوودا لوێک بە قوڕگیەوە بوو سەری دانەواند و من بەبینینی سرم سوڕما چونکە چاوەڕوانی ئەوە نەبووم کە هێشتا مابێ هەروها ئەو بەندێشم بینی کە پەنجەکانیم چاکرد بۆ و ئەو قامکەکانی خۆی پێنیشاندام بۆ ئەوی تێم بگەێنێت کە بە تەواوەتی چاک بۆتەوە یەکێکی تر لە نەخۆشەکانی ڕابردوم کچێک بوو کە لەشی خۆی بە هەرزانە فرۆشت و من لە ڕابردوودا چاوێکیم چاکرد بۆ و ئەو هەموو هاوڕێکانی خۆی ناردە لای من کە عیبەکانی لەشیان چارەسەر بکەم ئەو کچە کە لەم ساڵانەی دواییدا ببووە ژنێکی تەواو و قەڵە و لەو نەخۆشانە بوو کەوا دیار بوو دەوڵەمەن بوو بێ چونکە وژنە کار قایم بوو ئەو کانزایانەی کە لە ڕێگەی لەش فرۆشتنەوە دەستیە کەوت کۆی کردبوو و چەند دوکانێکی عتر فرۆشی کردبوو و لەگەڵ ئەوەشدا کە بۆنی ئەفرۆشت جێگەی ئەو ژنانەشی بە مشتەرەکان نیشانەدا کە خۆیان هەرزان فرۆشە کرد من هەموو دیارەکانم بە خۆشحالیە وەرگرت و لەبەرەوەی کە هەندێ لەو فەقیرانی هاتبوونە ماڵەکەمەوە نەخۆش بوون و پێویستیان بە چارەسەر هەبوو من کراسەکەتانەکەم لە خۆم کردەوە و دەستم کرد بە چارەسەرکردنیان مەریتیش کراسەکەی داکەند و هاوکاری منی کرد و برینی نەخۆشەکانی ئەشوشت و بۆ ئەوەی کێردەکەم خاوێن ببێتەوە ئەیخستە ناو ئاگرەوە یان تریاکی ئەخستە ناو ڕەگی ئەو کەسانەی کە ئەبوایە ددانیانم هەڵبکێشایە بۆ ئەوەی هەست بە ئازاری ددانیان نەکەن. من ئەمزانی کە نەخۆشەکانی من تەنانەت ژنەکانیش لەوەی کە ئەیانبینی مەریت هاوکاریم نەکا خۆشحاڵ بوون، چونکە مەرید لەش و لارێکی جوانی هەبوو، هیچ پۆشاکی بۆ دیتنی جوانی ئەندامەکانی لەشی نەئەبووە بەربەست، کاتێک کە سەرقاڵی چاو لێکردنی نەخۆشەکانم بووم، لەناکاودا خۆمم بە هەمان سینۆهە هاتە بەرچاو کە لە ڕابردوودا هەژار بوو، نەدارەکانی چارەسەرەکرد و لەوەی کە هێشتا بەهۆی دەوڵەمەندی و پلەوپایە و نیشتەجێبوونی کۆشک تێکنەچووبووم. خۆم بە بەختەوەر ئەزانی و لەبەرئەوەی کەمەریتی جوان بۆ لێنواڕینی نەخۆشەکان هاوکاریم یەکرد زیاتر هەستم بە بەختەوەریە کرد و دیسانەوە لە دڵمدا بە کاتژمێرەکەمەوت ئەی کاتژمێر جوڵەی ئاوەکەت بوەستێنە چونکە خۆم بە خۆش بەخت ئەبینم و ئەترسێم کە ئەگەرم کاتە خۆشانە بڕۆن چیتر دووبارە نابنەوە کاتێک کە ئاخر نەخۆشیش چارەسەرکراو ڕۆشت ڕوانیم خۆر لە ئاسۆی خۆر ئاوا نزیگەبێتەوە لە کاتێکدا کە هێشتا بۆ ماڵی دایکی فیرعەون نەچوو بووم مەریت کە زانیتی من ئەبێ بۆ ماڵی دایکی فیرعەون بڕۆم ئاوی هێنا و خۆم ششت و بۆ لەبەرکردنی کراسەکەم هاوکاریمی کرد و ملوانکەی زێڕ و خاچە ژیانەکەی لە ملم کرد و کاتێک کە ویستم لە ماڵ بێمە دەرەوەتی سینەوە لە ماڵی دایکی فیرعەوندا زۆر مەمێنەوە و هەوڵ بدە زووتر بگەڕێیتەوە چونکە حەسیری ماڵەکە چاوەڕێتە. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تا ئەو کاتە ڕێز و سلاوی سورە ناتەق جێبەجێکار پێشڕامەر پێشکەشکار پەسەند بفەرمونون.